سڵاوتان لەوێت ناوم ژیر ئاسۆیە خوێندکاری پۆلی یانزەی زانستیم خۆشحاڵم کە لە ئەم خولە بەشداریم کرد لە خولی خوێندنەوەی خێرا کە لەلایەن مامۆستا نەزمی قادرەوە ئەوترێتەوە کە جەنابیان ڕاهێنرن لە بواری گەشەپێدانی مرۆیە بە کورتی باسێکی ئەم بابەتە بکەم من وەکو خۆم ڕۆژانە کاتێکی زۆر زۆرم دانابوو بۆ خوێنەوە تەرخان کرد و تەنها بۆ تێگەشتن لە بابەتە تیۆرەکان کە تێکڕای ئەو کاتە لە چەند ڕۆژە بە تێکڕای یانێ حەوت تاوەکو نۆ کاتژمێر بوو بەڵام لەو نۆ حەوت تاوەکو نۆ کاتژمێرەیە ئەو بڕێک کە ئەم خوێندەوە ئێستا بە تەواوی ئەو بڕە لە دوو بۆ دوو کاتژمێر و نیوە ئەتوان بخوێنمەوە بە تێگەشتێکی زۆر زیاتر و تەکنیکاتێکی زۆر زیاترەوە بۆ لەبیر نەچوونەوە بۆ تێگەشتن بەدەر لەمانەش توانایەکی زۆر باش ئەهاتێ لە کورتکردنەوەی بابەتەکانە لە بەستنەوەی بابەتەکان بە یەکتر و کۆکردنەوەی هەموو ئەو زانیاریانەی کە لە بوارێکا وەری گرتووە چ بە پێشتر و چ بە ئەوانەی کە ئێستا ژۆری ئەگری لە وەرەقەیەکە و بە تەکنیکێک کە پێوترێ نەخشی زەینی پێشنیارم بۆ هەموو ئەو کەسانی کە ئەخوێننەوە بە گشتیش بۆوانێکەوە خوێندکار نوانێک کە ئامانجێکی گەوران هەیە لە ژیانیانە بە تایبەتی بەشداری ئەم خولە بکەن منیش و هەموو ئەوانشی کە لێرە بەشداریان کردووە گرنتی ئەوە تامەکەین کەتیایە سەرکەوتۆ بن